بەناوی خودای بەخشندە و میهرەبان بەناوی ئەو خودایەی کانگای ڕەحمەت و سۆز و بەزەییە. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چوار دە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بەڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکی شان وتویانە هەر خدا خۆی زانایە بەنهێنی ئەو پیتانە ئەوە چەندەها ئاەت و فەرمانێکن لە قورآانی پڕ لە حکمت و دانایی ئەم قورآانە هیدایەت بەخش و ڕێنمووی بەخش و ڕەحمەت و میهرەبانیە بۆ چاکەکاران ئەوانەی کە نوێژەکانیان بە چاکی ئەنجام دەدەن، زەکاتیش لە ماڵ و سامانیان دەردەکەن، دڵنیاش دەبن بە هاتنە دی ڕۆژی قیامەت خۆیانی بۆ ئامادە دەکەن. ئا ئەوانە لەسەر ڕێنمووی و ڕێبازی پەروەردگاریانن، ئا ئەوانەشن ڕزگار و سەرفراز. هەندێک لە خەڵکی هەن قسەی بێ خێر و بێ مانا دەکڕن، وەک گۆرانییە ناپوختەکان، کتێب و شریتە بێ خێرەکان. هەتا دوایی. تا خۆی و کەسانی تریش لە ڕێبازی خودا وێڵ بکات بێ ئەوەی هەست بکات بە مەترسی کارەکەی و بزانێت چ کەتنێک دەکات بە خۆی و خەڵکی و بۆیە ئەو شتە بێ نرخ و خێرانە دەکرێت تا گاڵتە بە پەیام و ڕێبازی خودا بکات ئەوانە سزا و تۆڵەیەکی ڕیسواکەر و ئابڕوبەر چاوەڕێیانە هەر کاتێکیش ئایەتەکانی ئێمەی بەسەردا دەخوێندرێتەوە فیز دەکات و فوو دەکاتە خۆی و پشت هەڵدەکات هەروەک نەیبیستبێت هەروەک لە گوێیدا قورسی و گرانی هەبێت کەوابوو مژدە بدە بەو جۆرە کەسانە بەوەی سزای بە ئێش چاوەڕێیانە بەڕاستی ئەوانەی ئیمانیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە چەندەها باخچەی بەهەشتی پڕ لە ناز و نیعمەت بۆیان ئامادەیە، هاوڕێ لەگەڵ ژیانی نەبڕاوە و نەمری تیایدا، ئەو بەڵێنەی خودا پێیداون وەعدە و بەڵێنێکی حەق و ڕاستە و هەر دێتە دی، بەڕاستی ئەو زاتە بەدەسەڵات و دانایە. ئاسمانەکانی دروست کردووە بەبێ کۆڵەکە بە چاوی خۆتان دەیانبینن، لە زەویشدا کێوەکانی دامەزراندووە کە لەنگەری زەویان ڕاگرتووە و چەندەها سوودی تریان هەیە نەوەکو ژێرە و ژوور ببن و لار ببنەوە جۆرەها زیندەوەر و گیان لەبەریشی تیادا بڵاو کردوتەوە هەروەها دەفەرموێت لە ئاسمانیشەوە ئاومان دابەزاند جۆرەها ڕوەک و گژ و جیای هاو جووتی بەسوود و بە کەڵک و جوان و ڕازاوەمان لە زەویدا پێڕواند ئا ئەمەیە دروستکراوانی خودا؟ وەرن نیشانم بدەن بزانم ئەوانی تر جگەل لەو زاتە چیان دروست کردووە نەخێر هیچیان دروست نەکردووە بەڵکو ستەمکاران هەمیشە لە گومڕایەکی ئاشکرادان سوێن بە خودا بەڕاستی ئێمە حکمت و داناییمان بە لوقمان بەخشی بەم شێوەیە پێمان وت شکرانە بژێر و سوپاسگوزاری خودا بکە خۆ ئەوەی سوپاسگوزار بێت ئەوە قازانج و سوودی سوپاسگوزاریەکەی هەر بۆ خۆی دەگەڕێتەوە ئەوەشی سوپاسی خدای نەکرد ئەوە بێگومان خدا بێنیازە و سوپاس کراوە پێویستی بە سوپاسی کەس نییە جالقمان بە کوڕەکەی خۆی وت لە کاتێکدا کە ئامۆژگاری دەکرد کوڕە شیرینەکەم نەکەیت شتێک یا کەسێک بە هاوتا و هاوبەشی خوددا بڕیار بدەیت چونکە بەڕاستی هاوتا و هاوبەش بڕیاردان ستەمێکی زۆر گەورە و ناڕەوایە لێرەدا خوددا ئامۆژگاریەکان لە دەمی لقمان وەردەگرێت و خۆی ئامۆژگاریمان دەکات و دەفەرموێت ئێمە فەرمانمان داوە بە ئادەمی زاد بە چاک ڕفتاری لەگەڵ دایک و باوچیدا دایکی بە ئێش و ئازار و لاوازی و بێتاقەتیەکی زۆرەوە بە پێستی سکی نۆ مانگ هەڵی گرتووە بڕینەوەشی لە دوای دوو ساڵە فەرمانمان پێدا کە ئەی ئینسان سوپاسگوزاری منیش و دایک و باوکیشت بە دڵنیا بن کە گەڕانەوەتان هەر بۆ لای منە ئەگەر دایک و باوکت کۆششیان لەگەڵ تا کرد تا بەبێ هیچ بەڵگە و زانیاریەک هاوڵ بۆ من بڕیار بدەیت ئەوە فەرمان بەرداریان مەبە و بە قسەیان مەکە لە دنیاشدا هاوڕێ و هاوڵ و خزمەتگوزارێکی چاک بە بۆیان لە هەموو بارودۆخێکدا شوێنی ڕێبازی ئەوانە بکەوە کە بۆ لای من گەڕاونەتەوە لەوە دوا گەڕانەوەتان هەر بۆ لای منە جا هەواڵتان دەدەمێ بەو کار و کردەوانەی کە دەتان کرد پاشان لە سەرزاری لوقمان دەفەرموێت ئەی کوڕی ئازیزم بەڕاستی ئەگەر گوناهێک بەقەدەر تۆوی خەرتەلەیەک کە زۆر وردە هەبێت و لەناو بەردێکدا لە ئاسمانەکان یا لە زەویدا حەشار درابێت لای خدا شاراوە نییە و دەیهێنێتە مەدان چونکە بەڕاستی خودا هیچ شتێکی لێ شاراوە نییە و زۆریش ئاگایە کوڕی شیرینم نوێژەکانت بە چاچی ئەنجام بدە فەرمان بە چاکە بدە قەدەغەل لە گوناه و خراپە بکە بە ئارام بەر لە بەرامبەرە و ناخۆشیانەی کە تووشت دەبێت بەڕاستی ئەوانەی کە باسکران هەندێکن لەوانەی هەر دەبێت بکرێن هەروەها ڕووت وەرمەگێڕە لە خەڵکی و لووت بەرز مەبە و بە چاوی سووک سەیریان مەکە بەسەر زەویدا بەناز و فیزەوە مەڕۆ بەڕاستی خوددا ئەو کەسانەی خۆش ناوێت کە خۆ هەڵکێش و فەخر فرۆش و فیزاوین هەوڵ بدە لە ڕۆیشتندا مام ناوەندیانە بڕۆ بەرەو ئامانجێکی چاک هەنگاو بنێ بەدەنجی هێواش و لەبار گفتوگۆ بکەو بدوێ چونکە بەڕاستی بێزارترین و ناخۆشترینی دەنگەکان دەنگی گوێ درێژەکانە ئایا سەرنجتان نەداوە کە بەڕاستی هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر هەمووی خوددا بۆ خزمەتی ئێوەی دروست کردووە و ملکەچی کردووە هەروەها بە فراوانی ناز و نیعممەتی ئاشکرا و پەنهانی بەسەردا ڕژاندون لەگەڵەوەشدا هەندێک لە خەڵکی مجادلە و گفتوگۆی نابەجێت دەربارەی خوددا و بەرنمەکەی دەکەن بێ هیچ بەڵگەیەکی زانستی و ڕێنموویەکی پێغەمبەران و کتێبێکی ڕوونکەرەوەی خودایی. کاتێکیش پێیان بوترێت شوێنی ئەو بەرنامەیە بکەون کە خودا ناردویەتی، ئەوە دەڵێن، نەخێر شوێنی ئەوە ناکەوین، بەڵکو هەر شوێنی ئەو شتانە دەکەوین کە باووباپیران و مامۆستایانمان پەیڕەویان لێکردووە. ئایا ئەگەر شەیتانیش بانگی کردبن بۆ سزای داگیرساوی دۆزەخ هەر پەیڕەوی دەکەن؟ ئەو کەسەی ڕووبکاتە پەروەردگاری و کارەکانی هەمووی بگێڕێتەوە بۆ لای ئەو لە کاتێکدا ئادەمیزادێکی چاکە خوازە ئەوە بەڕاستی مانای وایە کە دەستی بە بەهێزترین هۆکارەوە گرتووە سەرنجامی هەموو کارێکیش هەر بۆ لای خوددا دەگەڕێتەوە ئەوەشی کافر بووە ئەوە کافربوونەکەی خەفەتبارەت نەکات گەڕانەوەیان هەر بۆ لای ئێمەیە جا ئاگاداریان دەکەینەوە بەوەی کە کردویانە بێگومان خدا ئاگادارە بە هەموو ئەو شتانەی کە لە سینە و دڵ و دەروونەکاندا حەشار دراوە کەمێک ماوەیان دەدەین تا تاوێک ڕابێرن پاشان ناچاریان دەکەین کە بچنە ناو سزای توند و سەختەوە. سوێن بە خودا ئەگەر پرسیار لە خودا نەناسان بکەیت چێ ئاسمانەکان و زەوی دروست کردووە ئەوە بە دڵنیایەوە دەڵێن ئەلله دروستی کردوون تۆش ئەی محەممەد بڵێ سوپاس و ستایش بۆ خودا لەسەر وتنی ڕاستی نەخێوانە ئەو وەڵامە لە قەناعەتەوە هەڵنەقوڵاوە بەڵکو زۆربەیان نازانن لە خۆیانەوە قسە دەکەن هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر خدا خاوەنیانە بەڕاستی هەر ئەو خدایە خۆی بێنیازە و سپاس گوزاری هەر شایستەی ئەوە ئەگەر خەڵکی بەوەفا و بە ئەمەک بن خۆ ئەگەر بەڕاستی هەرچی درەخت هەیە لە زەویدا ببنە پێنووس دەریاش چەند دەیە ببێتە حەوت ئەوەندە و ببێتە مەرەکەب و زانستی و نهێنی دروستکراوەکانی خوددا بنووسنەوە ئەوە هێشتا زانست و زانیاری و فەرمانەکانی خوددا هەر تەواو نابێت بەڕاستی خدای گەورە بەدەسەڵاتە و دانایە دروستکردن و بەدیهێنانی هەمووتان و زیندووکردنەوەتان تەنها وەک دروستکردن و زیندووکردنەوەی تاکە کەسێک وایە بەڕاستی خودا بیسەر و بینایە. ئایا سەرنجت نەداوە کە بەڕاستی خودا شەو تێ هەڵکێشی ڕۆژ دەکات و ڕۆژیش تێ هەڵکێشی شەو دەکات؟ خۆر و مانگی بۆ تەرخان و ملکەچ کردوون هەر یەکەیان تا کاتێکی دیاری کراو لە سوڕانەوەیاندا بەردەوام دەبن بەڕاستی خوددا بەکار و کردەوەتان زۆر ئاگادارە ئەو شتانە دەری دەخەن کە بێگومان هەر خوددا خۆی حەق و ڕاستەقینەیە بەڕاستی هەرچی خەڵکی لەباتی ئەو دەیپەرستن و هاواری لێ دەکەن بەتاڵ و ناحەقیە دڵنیابن خوددا هەر خۆی هەمیشە بەرز و پایە بڵند و گەورەیە ئایا سەرنجت نەداوە کە بەڕاستی کەشتیەکان بە دەریادا هات و چۆ دەکەن و ناز و نیعمەتی خوددا دەهێن و دەیبەن و دەسەڵاتی خوددا دەخەنە ڕوو بەڕاستی ئالەو شتانەدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ ئەو کەسانەی زۆردان بەخۆدا دەگرن و زۆر سپاسگوزارن کاتێکیش لە دەریادا شەپۆڵێک ئابلوقەی هاوەڵگەر و کافرەکان بدات وەک چێوەکان گەورە بێت ئەوە هانا و هاوار هەر بۆ خوددا دەبن زۆر بەدڵ سۆزانە ملکەچن بۆ خوددا. جا کاتێک فریایان دەکەوێت و ڕزگاریان دەکات و دەیانگەیەنێتە وشکانی جا هەیانە بەردەوام دەبێت لەسەر ڕێبازی ئیمان و دەمێنێتەوە لەسەر یەکتاناسینی خودای مێهرەبان ئەشیانە ڕێگەی نادروستی خۆی دەگرێتەوە جا کەس لە ئاەت و بەڵگەکانی ئێمە نکوڵ و پەیمان شچێنی ناکات جگەل لە زۆردار و ناپاک و سپڵە ئەی خەڵچینە لە پەروەردگارتان بترسن خۆتان لە خەشم و قینی بپارێزن و لە ڕۆژێک بترسن کە باوک فریای ڕۆڵەی خۆی ناکەوێت ڕۆڵەش هیچی لەدەست نایەت کە بۆ باوکی ئەنجامی بدات بەڕاستی بەڵێنی خوددا بە بەرپابوونی قیامەت حەقیقەت و ڕاستەقینەیە کەوابوو وریابن ژیانی دنیا لە خشتەتان نەبات نەفسی بەدکار و شەیتانی بەدڕفتار سەرگەردانتان نەکات و غەڕاتان نەکات لە ڕێبازی خوددا بەڕاستی هەر خودا خۆی زانیاری بەرپابوونی ڕۆژی قیامەت دەزانێت بارانیش هەر ئەو دەیبارێنێت دەزانێت چی لە سکی دایکاندا هەیە هیچ کەس نازانێت سبەی چی بەسەر دێت و چی دەست دەکەوێت لە بەرهەمی مادی دنیایی یا لە زەخیرە و توێشوی قیامەت هیچ کەسیش نازانێت لەسەر چ زەویەک دەمرێت و کۆتایی بە ژیانی دێت هەروەها کاتی مردن و چۆنیەتەکەیشی شاراوەیە بەڕاستی خودا بە هەموو شتێک زانایە و ئاگادارە.